شەهرەزاد و تێجێڕنە و پیاوێکی زۆر دەوڵەمەن هەبوو زەمانە پشتی تێکات و ئیفلاسەکات و زۆر هەژارەکەوێت ژنەکەی ڕێی بۆ دانێ بچێت دەست بک بە پشتێنی هاوڕێکانی دا و هانان بۆ بەرێ کابراش چۆلا یەکێک لە هاوڕێکانی ئەویش پێ دیناری بە قەرزدایە کە کاسپی پێوەکە کابرای هەژار و کەوتوش کاتی خۆی زێڕنگەر بوو پارەکەیدا بە زێڕ و دوکانێکی لە بازار پێکردەوە کەوتە کارکردن ڕۆژێکیان سێ پیاو هاتنە دوکانەکەی و پرسیاری باوکیان لێکرد ئەوش پێی وتن دەمێکە مردووە ئەوانش پرسیان ئەی کوڕی کەسێکی لە دوا بەجێ نەما ئەژوتی بەندەی خزمەتکارتان کوڕی ئەوە ئەوانی ژوتیان چێ ئەڵێ تۆ کوڕی ئەوی کابرای هەژار کەوتوش ئەڵێ هەموو دوکاندارانی ئەم بازارە ئەوانی ژوتیان دەفەرموو کۆیان بکەرەوە تاکو و شایەتی بدەن کە تۆ کوڕی ئەو پیاوەیت ئەوش خەڵکەکەی کۆکردە و شایەتیان بۆدا ئەم جا سێ کەسەکە تورەکێکیان هێنا کەسی هزار دیناری تیا بوو لەگەڵ چەندین پارچە زێڕ و زیوی بەنرخدا پێیان وت ئەم تورەکەی سپاردەی باوکتە لای ئێمە بوو لە بەرچاوی خەڵکەکە پێیاندایەوە دو بە دوای ئەوان ژنێک هات پارچەیەک زێڕی لێکڕی کە نرخەکەی 5هزار دینار بوو بە سهزار دینار ئەمجا پێنج سەد دیناری لێ جیا کردەوە و بردیەوە بۆ ئەو هاوڕێی کە قەرزەکەی لێ کردبوو کە قەرزەکەی دایە پێیوت ئەوە پێ دینارەکەت ماڵت ئەوە سوپاس بۆخوا ئێستا کارم باشە هاوڕێکەشی پێوت ئەم پارەی دام بە تۆ زەکات بوو نامەوێتەوە بیبەوە و ئەم نامێشم کە نووسیەوە بیبەوە ماڵی خۆت و لەوێ بیخوێنەوە چیم تیا نووسی بوو وا بکە کابراش پارە و نامەکەی هێنایە و ماڵ کە نامەکەی کردەوە تیا نووسرا بوو سیانەی بەردووکانی ئێوە خاڵ و مام و باوکم بوون لە جێوە ئەوە میراتی دایە بوو شەرم بوو ناردم بەو شێوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. کار ئەگاتەوەی کە بە ماندووبوونێکی زۆر ڕۆزی ڕۆژانی خۆی و خێزانی بۆ پەیداکرێت کابرای هەژارکەوت و خەمو پەژارێکی زۆر بۆ حاڵی خۆیخوا شەوێکیان بەدەم خەم و پەژارەوە خەو ئەیباتەوە لە خەونیدا یەکێک پێڵێ هەستە نەکبەت ڕۆزی تۆ لە وڵاتی میسرە شوێنی بکەوە کابرای هەژار کەوت و بە عقلی دادێت و بەخۆیڵێ پەیمان بێ شوێن ئەو ڕۆزیەی خۆم بکەوم خۆی کۆکاتەوە ماڵ و مناڵ بەجێ دێڵێت وەڕوە شارە و شار و دێ بە دێ زەوی ئەگرێ بە کۆڵەوە تاکو ئێوارێکیان ئەگاتە وڵاتی میسر لا ئەدا ئەچێتە مزگەوتێک لێ ئەخەوێ چەند دزێک نیوە شەو ئەدەن بەسەر ماڵێکی دراوسێی ئەو مزگەوتەدا کە خاوەنەکەی پیاوێکی دەوڵەمەند دەبێ خاوەن ماڵ لە دەست دزەکان هەڵدێ و پەنا ئەبا بۆ میری ئەو شارە میریش کۆمەڵە سەربازێک لەگەڵ خۆیە بات و چوار دەوری ماڵ و مزگەوتەکە گرن هەرچەند دەکەن دزەکانیان بۆ ناگیرێ دواتر میر سەربازەکان کۆکاتەوە و فەرمانیان پێدا کە بچنە مزگەوتەکە و بگەڕێن بۆ دزەکان سەربازەکان کە مزگەوتەکە بشکنن کابرای هەژار کەوتووی سەر هەڵگرت و ئەگرن ئەی بەنە لای میر ئەویش فەرمانەدا ئادەی لی بدەن دوای لێدانەکە بە کێشیەکەن بۆ بەندی خانەی شار دوای سێ ڕۆژ میری شار هەژارە نامۆکەی بیرەکەوێتەوە فەرمانەدا بیهێنن کە ئیبەنە بەردەمی ریشار لێ پرسێ تۆ خەڵکی کوێیت ئەویش لە وەڵام داڵێ خەڵکی شاری بەغدام ئەپرسێی بۆچی گەشتوتە میسر کابراژەڵێ قوربان من کابراایەکی دەوڵەمەند بووم خوا لێ شێواند بم و برسی و ڕوت و ڕەجاڵ کەوتم شەوێکیان خەونێکم بینی لە خەوەکەمدا یەکێک پێیوتم ڕۆزی تۆ لە وڵاتی میسرە هەستە و شوێن ڕسک و ڕۆزی خۆت بکەوە منیش ماڵم جێهێشت و شارە و شار هاتم تا گەشتنە ئێرە ئەوە بوو لە مزگەوتەکەدا لەلایەن بەڕێستانەوە بە ڕسق و ڕۆزی خۆم گەشتم میریش هێندە پێکەنی فرمێسک لە چاوانیەوە دەرپڕین ئەم جاوتی جاکاڵفام لە بەغداوە شوێن خەوێکی هەڵەج و بەڵەج کەوتیت و گەشتیتە ئێرە کابراژوتی بەڵێ قوربان میر بەدەم پێکەنینە وتی جا ئەگەر وەکو من سێ شەوان خەونت بەیەک ماڵەوە ببینیایە کە دوو هۆدە و بەرهەیوانێک بوو حەوز و فوارێک لە حەوشەکەیدا بوو هەموو جارێک لەو سێ خەونەدا هەموو جارێک کە هەڵم ئەدایە و سندوقێک لە ژێر حەوزەکەدا بوو پڕ بوو لە زێڕ چیتە کرد ئەمجا تێر پێی پێکەنی و بڕێک پارەی دایە و ئامۆژگاری کرد کە بێدەنگ بگەڕێتەوە بەغدا شارەکەی خۆی و جارێکی دی شوێن خەون نەکەوێت کابراش پارەکەی لێوەرگرت و گەڕایە بۆ بەغدا لەوێشەوە چووە ماڵی خۆیان کە گەشتەوە حوشەکەی خۆیان سێری کرد ئەوە حەوز و فوارەکەی کەمێری میسر بۆی وەسف کرد بوو پاچ و خاکە نازیە ناو کەوتە پاجوەشاندن دوای چەند سەعاتێک کارکردن سندوقەکەی دۆزیەوە و سەری هەڵدایەوە ڕوانی پڕەتی لە زێر ئیدی جارێکی دی دەوڵەمەند بۆەوە کە ئەمەش ڕێکەوتێکی سیر و سەمەرە بوو شەهرەزاد و تێجەڕنەو لە سەردەمی خەلیفە حاکم بی ئەمری اللە دا کابرایەکی قەساب هەبوو ناوی وەردان بوو هەموو ڕۆژێک ژنێک هات حەماڵێکی بەدواوە بوو بە سەبەتەکەیەوە ژنەکە لاکی بەرخێکی لە وەردانە کڕی و پێی پارچە پارچە کرد و ئەیخستە ناو سەبەتەکەوە حەماڵەکە هەڵیەگرت و شوێنێ کەوت بۆ سبێنێ ئەهاتەوە بە هەمان شێوە هەموو ڕۆژێک وەردان یەک دیناری لەو ژنە قازان جۆرەگرت ئەم کارە درێژەی کێشە ڕۆژێکیان وەردان لە دڵی خۆی داوتی چەند سەیرە ئەم ژنا ڕۆژێک کەمتر ناکرێ ڕۆژ بێریشی ناکە مەرجام جارەکە هات هەلێگە قۆزمەوە ئەپرسم ئەم ژنە چکارێ و ئەم لاکە گۆشتە جنراوە بۆ کوێ بە ڕۆژی دواتر حەماڵەکەی بە تەنیا بردە ئەو لاوە لی پرسی ئەوێژوتی براکەم دوای دوکانەکەی تۆ مژدنە ئەچێتە بازار و سەوزەو میوەشتی تری پێویست دەکڕێەوە خاتە سەر سەبەتە گۆشتەکە شوێن یەکەوم تا ئەگاتە ڕەز و باخێک لەوێ چاوم ئەبستێتەوە دەستمەگرێ شوێن یەکەوم ماوەیەک ئەڕۆم بە چاو بەسراوی لەگەڵیدا ئەمجا سەبەتەشت و مەکەکەی بۆ داگرمە سەرزەوی سەبەتەیەکی بەتاڵم ئەداتە دەست و بە چاو بەسراوی منیش مناڵێکم لەسەر دووکانەکەم دانا دوور و نزیکی شوێنیان کەوتم بە شێوەیەک نەمهێشت ئەو من ببینێ ڕۆشت و منیش بەدوایەوە تاکو لە میسر دەرچوو ئەم جاگەشتە ڕز و باخی وەزیر ئەمجا بە پەڕۆک چاوی حەماڵەکەی بەستەوە دەستی گرت و ڕۆشتن تا گەشتە لاپاڵی شاخێک لای بەردێکی گەورە سەبەتە گۆشتەکەی لە سەرشانی داگرت منیش دانم بە خۆم داگرت تاکو و دەستی حەماڵەکەی گرت و بە هەمان ڕێدا حەماڵەکەی گەڕاندەوە بۆ ئەوەی بیباتەوە دەرگای باخەکەی وەزیر کە نزیکەی ساعتێکی پێچوو لەو ماوێدا چوومە سەر تاوێرە بەردەکە و پاڵم پێوەنا تاکو و خزا دەمی ئەشکەوتێک دەرکە و منیش چوومە ژوورەوە ئەڕوانم نهۆمێکی خانووی مسینە لەوێشەوە پلیکانێ بۆ خوارەوە ئەڕوە منیش پێیدا چوومە خوارەوە تا گەشتمە داڵانێک کە زۆر ڕووناک بوو ئەمجا ڕۆشتم تا گەشتمە دەرگای هۆڵێکی گەورە چوومە گۆشەیەکەوە سێرم کرد تاقێکە وەکو بانیژە ئەڕوانێت بەسەر هۆڵێکی فراواندا چوومە شوێنێکەوەی ڕوانی بەسەر هۆڵێکدا ڕوانیم تومەز ژنەکە هاتۆتەوە و گۆشت لە ئێسقان جیا ئەکاتەوە و ئەی خاتە ناو مەنجەڵێکەوە ئێسقانەکەش و ئەوەی ئەمێنێتەوە فڕێ ئەدایە بەردەم ورچێک ورچەکەش هەرزوو هەمووی دا ئەمرکان و ئەی خوارد ژنەش گۆشتەکەی خستە سەر ئاگر شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. منیش لە دڵی خۆمدا وتم ئەبێت ئەم هەلە بقۆزمەوە کێردێکم بەدەستەوە بوو هاتمە خوارەوە ڕوانیم ژنەکەیش هێندە مەستە ناتوانێ بجوڵێتەوە چۆکم لە سەر و چەکە دادا و کێردەکەم بە ملی داهێنا پرخێکی کرد کە لە سەریم لە لەشی جیا کردەوە کە ژنەکە لەو پرخێ بە ئاگا هاتەوە ورچەی بینی سەری بڕاوە زریکەیەکی کرد وام زانی گیانی دەرچووە پێی وتم ئەمە ئاوا پاداشتی چاکەم ئەدەیتەوە منی ژوتم ئەی دژمنی گیانی خۆت ئەمە کەسێکت بۆ نەدۆزرایە بیکەیتە هاوڕێت ئەم ورچە نەبێ ژنە سەری داخست وەڵامی نەدایەوە سیرێکی ورچەکەی کردوتی وەردان چی لەمە باشتر بوو بۆ تۆ ئەمەی کە بووە مایەی دەوڵەمەندیت و تا ئەمردیت قازانجت بوو یان سەرپێچی بکەیت و ببێتە هۆی تیاچوونی خۆت منیش وتم ئەمەوێت قسەم بۆ بکەی ئەوێژوتی چۆن ئەو ورچەت سربڕی بە هەمان شێوە منیش سەر ببڕە ئەوەش گەنجینەی پارەکەیە هێندە ببە تا دەوڵەمەند ئەبی منیش پێم وت نە وانابێ وەرە تۆ ببکە و ئەممەی خواردنەوەی تەرک بکە ئەم جار شوبکە بە من و ئەو گەنجینە پارێش پێکەوە خوین ئەنجا وتی ئەوە زۆر دوورە بەو خوای هەر ئێستا منیش سەر نەبڕی لە ناو دەبم ئەمە بیر و ڕای منە منی ژوتم گرنگ نییە سەرتە بڕم باجانت بەر لەعنەتی خواب بکەوێت ئەمجا قژم گرت و سرم بڕی گیانی خستە بەر لەعنەتی خوا و فریشتەکان و خەڵک شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرەزاد جێڕایە وەردان وتی ئەمجا سەیری شوێنەکەم بە وردی کرد دەڕوانم هێندەی زێڕ و زی و مرواری لێکە هیچ پاشایەک لە توانایدانە هێندەی هەبێ سەبەتەی کابرای حەماڵم هێنا و هەتا توانیم پڕم کرد لە زێڕ و زیو خستمە سەرشان و هاتمە دەرەوە گەڕامەوە کە گەشتمە بەر دەواازەی میسرە ڕوانم خەلیفە حاکم بی ئەمری لا و دەکەس وەستاون خەلیفە بانگی کردم منیش وتم فەرم و قوربان وتی سەبەتەکە دابگرە و بێخەم بە هەمووی بۆ خۆت کە دامگرت هات و سیرێکی کردوتی هەرچەندە لێت بە ئاگا بووم و وەکو منیش لەگەڵت دابووبم وابوو بەڵام بۆم بگێڕەوە ئەمجا چیم بەسەر هاتبوو هەموویم بۆ جێڕای و ئەوژوتی ڕازەکەی ئەم جاوتی دە ئێستا لەگەڵمان وەرە ئەو گەنجینەیەمان پیشان بدە لەگەڵیان گەڕامە و شوێنی ژن و ورچ و گەنجینەکەم پیشاندان سەرنجمدا بەردەکە خرابەوە شوێنی خۆی خەلیفەوتی ئەو بەردە بەدەستی خۆت نەبێ نافزێت چونکە ناوی تۆی لێ نووسراوە منیش وتم بڕوا ناکەم بۆم بخزێتەوە خەلیفەوتی پاڵی پێوە بنێ پشت بەخوا پاڵم پێوەنا هێندە سوک بوو بەدەستمەوە خێرا خزا ئەمجا فەرمانی پێمدا بڕۆ خوارەوە تەوە نەبێت کەس ناتوانێت بچێت خوارەوە چونکە ئەو کەسە توانێت کە ورچوژنەکەی کوشتووە ئەم زانیاریانەم هەموو لەلا نووسراوە هەمیشە چاوڕێی ڕوودانی بووم ئەمجا چوومە خوارەوە هەموو گەنجینەی زێڕ و مروارەکەم بۆ هێنایە سەرەوە هێستریان هێنا و باریان کرد و سندوقەکەشیان دا بەخۆم منیش لە بازاردا دوکانێکم لێکردەوە ئێستاش ئەو بازارە ماوە و بە ناوی بازاری وەردانەوەیە کە ناوی خۆمە شەهرەزاد شەهرەزاد و تێجێڕنەوە لە زمانی کۆندا پاشایەکی خاوەن سوپا بە توانا هەبووە سێکچی هەبوو وەکو گوڵ ناسک بوون سنگ و گردنیان وەکو ئاسک بوون کوڕێکیش هەبوو هێندە شۆخ و شەنگ بوو لە مانگە چوو ڕۆژێکیان سێ کەس خۆیان کرد بە ژوورەکەیدا کە پاشا لێی پرسینەوە یەکەمیان وتی من تاوسێکم بۆ هێناوی لە زێڕ دروست کراوە دومیان وتی منیش بۆقیەکم هێناوە کە لە مز دروست کراوە سێمی ژووتی منیش ئەسپێکم بۆ هێناوی کە لە داری عاج و ئەبەنووز دروست کراوە پاشا سەیرێکی دیارەکانی کرد ئەم جا پرسی سوودی ئەمانە چییە یەکەمیان وتی پاشا ڕاوەستاو بێ ئەم تاوسە هەموو سەری سعاتێک باڵەکانی پێکادا و قیژێگەکە دووەمیان وتی ئەم بۆکەی منی ژەخرێتە سەر دەواازەی شار و هەر کاتێک دژمن هات شارەکە داگیرکە لە خۆی و دەنگێک دەرەکە کە ئەو سوپایە سستەکات و باسانی ئەگیرێن سێمیان و تێمە ئەسپەی منیش هەر کە سواری بێ بۆ هەرچوێک بڕوا هەرزوو ئەیگەێنێ پاشاوتی خەڵاتان ناکەم تاکو و تاقییان نەکەنەوە یەکەم جار تاوسەکان بۆ تاقی کردەوە ڕاز دەرچوو ئەم جا بۆ قێ و ئەسپەکان برد و تاقییان کردەوە ئەوانیش چۆن وەصف کرابوون وابوو ئەم جا خەلیفە ڕووی کردە هەرسێکیانوتی ئێستا خۆتان هەڵبژێرن داوای چیم لەکەن بۆتان جێبەجێ بکەم ئەوانیش پێکەوتیان ئەمانەوێت هەرسێک چەکانت لە هەرسێکمان مارە بکەیت و بمانکەیتە کوڕی خۆت پاشایش دوو کچی خۆی لە دوانیان مارە کرد شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد گێڕایە و سێمیان چووە بەردەمی پاشا و کڕنوشی بۆ بردووتی قوربان منیش بە هیوای ئەو پاداشتم کە دوو هاوڕێکەم پێشاد بوون پاشای ژووتی با ئێمەش ئەسپەداری نەکەت تاقی بکەینەوە سێیەم ئەسپە لە دار ئەبەنوس دروستکراوەکەی لە بەردەمی پاشادا داناوتی فەرمو و تاقی بکەرەوە کوڕی پاشا کە لەگەڵیان بوتی با بە حەزەکەم من تاقی بکەمەوە باوکی ڕێگەی پێدا کوڕەش سواری ئەسپەتداری نەکە بوو هەرچەند ئاو زەنگی لێدا بێسوود بوو خاوەن ئەسپەکە زانی کوڕە پاشا لێ نازانێت چۆ پێشوتی ئەم هەڵەفە لول خواردۆ خوێنەوە ئەویش بەخسەی کرد هێندەی زانی ئەسپەکەی فڕی و ڕووی کردە ئاسمان هێندە بڵند بۆ لە چاوان ون بوو ئەم جا کوڕیشا کەوتە سەرنجدانی ئەسپەکە گۆپکەیەکی خڕی بینی کە وەکو سەری کەڵەشێر وابوو لەسەر شانی ڕاستی ئەسپەکە دانەیەک و لەسەر شانی چەپیش دانەیەکی دیکە هەر لە خۆیەوە ئەوەی لای ڕاستی خولانەوە سەیری کرد ئەسپەکە هێندەی دی خێرای زۆر بوو ئەمجا بەرەو بڵندی لە زەویۆ ڕۆشت دوای کەمێک سرە کەڵەشێرەکەی چەپی خولانەوە ئەسپەکە خێراییەکەی کەم بووە و وردە وردە بەرەو زەوی کشە ئیدی زۆر خۆشحاڵ بوو کەوتە سیرکردنی و شاخ و ڕز و باخ و ڕووبارانەی ژێرخۆی کە فێری هاتنە خوارۆش بوو باسپەتدارینەکە هێندەی تر شاد بوو چونکە لە مردن ڕزگاری بوو سوپاسی خی کرد کە ئەم نیعممەتە گرنگەی پێبەخشیوە ئەمجا فێر بوو سەری ئەسپەکە بۆ هەر لایەک بابدا ئەسپەکە بەرەو ئەو لایە ئەفرێ لە کاتی دابەزیندا بەرەو زەوی شارێکی فرە جوان و ڕازاوی بینی لە نێو دەشتێکی پان و بەرین و سەوز و پڕ لە ڕەز و باغ لە دڵی خۆی داوتی خۆزگەم زانیم شارە ئەکەوێتە کام هەرێمەوە و ناوی چییە؟ ئەمجا بە هەر چوار لای شارەکەدا بە ئاسمانە خولایە و کات بەرەو ئێوارە بوو. ئەمجا بە خۆی وت ئەمشەو لەم شارە ئەمێنمەوە بۆ ڕۆژی دواتر ئەگەڕێمەوە شاری خۆم و ماڵەوە و باسی ئەم شارەیان بۆکەم ئەمجا گەڕا بە شوێن جێگایەکی گونجاودا تاکو خۆی و ئەسپە دارینەکەی بێخەم لێ بحەوێتەوە گەڕاگەڕا کۆشکێکی زۆر بڵند و باخ و باخاتێکی زۆر جوانی بینی کە حوشەی ئەو کۆشکە بڵندە بە دیواری بڵند گیرا بوو لە دڵی خۆیدا بڕیاریدا لەسەر ئەو کۆشکە باڵایە بنیشێتەوە بۆیە کەڵەشێری لای چەپی بادا ئەسپەکە خێرای کەم بووە و وردە وردە دابەزی تاکو لە سەربانی کۆشکەکە نیشتەوە لە ئەسپەکە دابەزی و بە چوار دەوری داگەڕاوتی بەڕاستی ئەوەی ئەم ئەسپەی دروست کرد زانا و بەسەلیقەیە مەرج بێگەڕامەوە پاداشتێکی چاکی بدەمەوە سربانەکە گەڕا لە دڵی خۆی داوتی من برسیمە و ئەم کۆشکە مەزنەش بێ خواردن نییە بابگەڕێم ئەمجا پێژێکی بینی پێیدا شۆڕ بۆ بەرەو خوارد ئەمجا چووە هۆڵێکەوە کە دیوار و زەویەکەی لە بەردی مەڕمەڕ بوو هێندە جوان بوو بەڵام خواردنی بۆ نەدۆزرایەوە دواتر وتی جا ئەوەی بۆچیە ئەچمۆ سەرەوە و ئەم شەو لای ئەسپەکەم ئەنوم بەیانی سوار ئەبم و بەرە وڵاتی خۆمەگەڕێمەوە لەم سێ و دوای خۆی دابوو ڕووناکێک دەرکەوت چاوەڕێی کرد کە نزیک بوونەوە چەند کەنیزەکێک بوون فانۆسێکیان پێ بوو کیژێکیان لە ناودا بوو هێندە ناسک و نازدار بوو لەگەڵ مانگا جەنگا تومەس ئەمە شازادەی ئەو شارێ و پاشای باوکی هێندەی خۆشەوێ ئەو کۆشکە مەزنەی بۆ دروست کردووە شازادەش هەر کاتێ دڵی تەنگ وایە ئەهاتە ئەم کۆشکە تاکو کەمێک دڵی بکرێتەوە قەدەر وابوو ئەو شەو هات بۆ کۆشک خۆی و خزمەتکارێکی خەساوی دەست بە شمشێر و چەند کەنیزەکێک کە تێری یاری و پێکەنین ببوون کەوتبوونە گەڕان بە کۆشکدا کۆشکیان گوڵاو پرژێن کردبوو هەڵیان ڕازاندبووەوە شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو